سوێن بە ئاسمان و ئەو ئەستێرانەی بە شەودا دەردەکەون، جا تۆ چوزانی تارق چییە، ئەستێرەیەکە بە ڕووناکییەکەی تاریکی دەبڕێت. ان کل نفس لما علیها حافظ. سوێن بەوانە هیچ کەس نییە چاودێری نەبێت، سەرەتا خودا چاودێری هەمووانە، فریشتەکانیشی کردووە بە چاودێر و پارێزەرمان. بێگومان ئەو زاتە دووبارە دروستکردنەوەی ئادەمیزادی زۆر لا ئاسانە و توانای تەواوی هەیە ئەو ڕۆژەی کە هەموو نهێنیەکان دەردەکەوێت و ئاشکرا دەکرێت ئادەمی زاد هیچ هێز و پشتیوانیەکی نییە والسماء ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل سوێن بە ئاسمانێک کە خاوەنی گێڕانەوەیە لێرەدا بۆمان دەردەکەوێت کە ئەمانە سوڕی ئاو لە سروشدا شەپۆڵەکانی تەلەفۆن و رادیۆ و تەلەفیزیۆن هەتا دوایی دەگرێتەوە هەروەها سوێن بە زەوی کە درزی تێدەبێت بەهۆی ڕووەکەوە، بەڕاستی ئەم قورئانە گوفتارێکی جیاکەرەوەیە، جیاکەرەوەی حەق و ناحەق، ڕاست و درۆ، چاک و خراپ و هەتا دوایی، ئەم قورئانە گوفتارێکی گاڵتە نییە. کەواتە تۆش تاوێک مۆڵەتی بێباوەڕان بدە، کەمێک لێیان بوەستە، بزانە چییان بەسەر دەهێنم.